بریتییە لە هەڵپەیەکی زۆر، مونافەسەیەکی زۆر بۆ زیاتر خۆدەوڵەمەندکردن، بۆ زیاتر پارە پەیداکردن و سەروەت و سامان لەسەریەکنان. ئەوە زاهیرەیە کە هەموو ڕۆژێ ئێمە لەبەرچاومانە و ئەوەی کە بەداخەوە کەمتر بیری لێدەکرێتەوە ئەوەندەی بۆ دنیا خەڵکی هەڵپە دەکا زۆر بە دەگمەن دەبینین یان هەموومان بۆ قیامەتی خۆمان هەڵپە بکەین و پێشبڕکێ بکەین و منافەسەی یەکتری بکەین کە لە کاتێکە بۆ ژیانی دنیا هەمومان ئەوە بەبی یەک دێنینەوە ئەڵە فلان کەس فرسەتە فرسەتە ئێستا وەختی هاوینە و وەختی حاصلات و دروێنە و ئەمانەیە ئەگە فریا نەکەوی دوای ماوەیەکی تر زرعاتەکەت فەلاحەتەکەت لەبەین دەچێ ئەبێ ئێستا شەونخونی بکێشی و گەرماکە لێت دا و تیشکی ڕۆژ ئازارت دا بۆ ئەوەی کەوا ڕەنج بە خەساری ساڵێک نەبی فڵان کەس فرسەتە بخوێنە چونکە ئەگەر تەمەنت چۆ پێشەوە دوایی شەهادەیەکی گەورەت دەستگیر نابێ بەڵام کاتێک کە باسی قیامەت دەکرێت کەسمان ئەوە بە بیر یەک ناهێنینەوە بڵێن آخر قیامەتێکیش هەیە و ئەو هەموو ئەجر و پاداشتەی خوایش فرسەتێکە با لە دەستمان نەچێ بەڵام کە سەیری قورئان دەکەین دەبینین دوو وشە بەکاردێنێ کە باسی قیامەت و خواناسی و دینداری دەکا کە باسی جومعە و جەماعەت و مزگەوت دەکا وشەی هەڵپەکردن بەکاردێنێ دەفەرمێ هەڵپە بکە بە خێرایی بڕۆ پەلەی تیا بکە وشەی سەعی بەکاردێنێ لە باسی نوێژی جومعەدا لە سوڕەتی ئەلجومعەدا قورئان دەفەرمێ فەسعەو ئیلا ذیکری اللە کە بانگی جومعە درا و وەختی نوێژی جومعە هات بە پەلە بە هەڵەداوان بڕۆن و خۆتان بگەیەننە ماڵەکانی خوا بەڵام کە باسی دنیا دەکا کە باسی کار و کەسابەتی حەڵاڵیش دەکا ئەفەمێ لە دوای جمعەشەوە پەلاماری دنیا بدە بەڵام ئەمیان چۆن فەمش و بە ڕۆیشتنێکی هێواش خۆت بە هیلاک مەدە بۆ دنیا دەفەرمێ فەمشو مەشی واتە ڕۆیشتنێکی ئاسایی بەڵام فەسعە و سەعیکردن واتە هەڵوەڕەکردن واتە ڕۆیشتنێکی چوست و چالاک و توند و تۆڵ وەکو ئەوەی منافەسەی کەسێک بکەی بەڵکو من لە سەفی یەکەما شتەکان بەرکەوێ ئەگەر لە یەکەما نەبووم لانی کەم لە دووەم و سێیەما بووم منەکەومە ئاخر کەسی مزگەوتەوە ئەمە قورئان ئاوا ئاماژەی پێ دەکا جا ئەو قورئانەی ئێمە پڕیەتی لە وشەی مسابەقە واتە پێشبڕکێکردن مسارعە واتە منافەسەی یەکترکردن وەکو دوو کەس چۆن کێبڕکێ دەکەن لە ڕاکردنێکە قورئان دەفەرمێ ئاوا بۆ چاکە بۆ بەرهەمی قیامەتی خۆتان هەوڵ بدە من لە تۆ بە تەماحتر بم ئەگە بۆ دنیا تەماحکاری خراپە بۆ قیامەت شتێکی زۆر باشە وسارعوا الی مغفرە من ربکم یان وشەی مسابقە بەکاردێنە فاستبقوا الخیرات لە هەموو کار و کردەوەیەکی چاکە پێشبڕکێ لەگەڵ یەکتریا بکەن لە وتاری ئەم جومعەماندا پشتیوان بەخوای پەروەردگار باسێکی قیامەتی دەوروژێنینەوە با تۆزێ لەم دنیای کەوا چۆکی لەسەر دڵ و دەروونی هەمومان داداوە ئەو دنیایەی کە نازانی ئەم دوای چەند دەقەیەکی تر خەڵکێکمان هەیە لەم مزگەوتە دەچێتە دەرەوە یان نا هیچ کەسێ یەقینێکی نییە بەڵام قیامەتێک کە ئێمەی ئیماندار یەقینمان وایە هەرگیز بڕانەوەی بۆ نییە قیامەتێک کە لە سەرە مەرگتەوە دەست پێ دەکا و جارش کە کۆتایی پێنایە ئەو قیامەتە بەبیر خۆمان دێنینەوە بە ئومێدی ئەوەی کە ئینشاءاللە چۆن بۆ دنیا هەوڵ دەدەین دەقاتی ئەوە زیاتر چالاک بین بۆ ئەوەی پاداشتی خوای پەروەردگار بۆ قیامەتیش بەدەست بێنین هەر کەسێک کە تەماشای خۆت کە چۆن کابرایەکی بەتەماح زۆر حەز لە پارە کردو هیوا هەیە شێتی پارەیە بیهێنە بەرچاوت کەسێ زۆر زۆر حەزی لە پارەیە بڵێم پارەیەک لەسەر ئەو شاخی پیرە مەگرونەیە ئامادەیی تێدایە ئەگەر هەڵدێرانیشی تێدابێ دەستی هەر بگاتێ ئامادەیی تێدایە ئەگەر ئەو شەوە نەخەوتبێ نابێ کەس پێشی ئەو کەوێ و ئەو ئەوێ یەکەم جار ئەو شوێنە بگرێ ئەو کەسانی ئاوا بە تەماحن بۆ پارە و پوڵ و دینار و دۆلاری ئەم دنیایە ئەگەر تۆ بە مقابلی ئەوە ئاوا بە تەماح بووی بۆ ئەجری قیامەت و توێشە بەرەی قیامەت پڕکردنت ئەوەندە حەزت دەکرد خێرێک دەستکەوێ و خێرا پەلاماری دێ و کەس پێشن نەکەوێ خوای گەورە ئەم ئەجرانەت بە نسیب دەکا خوا ئەم پاداشتانت بە نسیب دەکا جا با هەر یەکێک لە ئێمە خۆی هەڵسەنگێنێ ئایا بە تەماحین بۆ قیامەت ئایا ئەوەندەی کە منافەسە دەکەین بڵێن ئیشێک هەیە بەڵکو من زووتر دەستم کەوێ و پارەکە بۆ گیرفانی من بێ ئایا بۆ ئەجرەکەی قیامەتیش ئاواین ئەگەر ئاوا بووی بۆ قیامەتیش ئەوە خوای پەروەردگار چەند شتێکمان بە نسیب دەکا یەکەمیان خوا لێت خۆش دەبێ قورئان دەفەرمێ وسارعوا الی مغفرة من ربکم پەلە بکەن بۆ لای لێخۆشبوونی خوای پەروەردگار زۆر کردەوە هەیە ئەگەر لەبەر خاتری خوا پەلاماری بدەی هیچ نیەتێک مەبەستێک لە دڵ و دەروونتا نییە تەنها ڕەزامەندی خوا پاڵت پێوە دەنێ خوای پەروەردگار لەبەر ئەو کردەوە لە گوناهەکانت خۆش دەبێ لێخۆشبوونی خوش گەورەترین سەرمایە بۆ مرۆڤ پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە صحیح بخاریدا هاتووە و ئیمامی نەوەوی لە ڕیاض الصالحین ئەو فەرموودەی هێناوە کە دەفەرمێ لە بەنو ئیسرائیلیەکاندا لە زمانی قومی حەزەتی موسا پێغەمبەردا سەلامی خوای لەسەر بێ ئافرەتێکی داوێن پیس بەغایە واتە دەستی لە هیچ پیاوێک نەدەژێڕایەوە و تەمەنێکی زۆری لە بەدڕەوشتیدا بەسەر بردبوو بەرەو کارێکی بەدڕەوشتی چووبوو، لە ڕێگای گەڕانەوەیدا زۆری تینوو بوو، لایدایە سەر بیرێک، دەشت و بیابانێک بوو. ئاوی خواردەوە، کە هاتە دەرەوە سەیری کرد، سەگێک زمان لە زەویەکە دەدا و هاوار دەکا لە تینوواندا. وتی وەڵڵاهی من چەنم تینووە ئەو سەگەش ئەوەندەی تینووە. چۆوە ناو بیرەکەوە و بە پێڵاوەکانی ئاوی بۆ هەڵێنجا و بە دەمی سەگەکەیەوە کرد تا تێراوی کرد هیچ مەبەستێکی نەبوو وتی خوا ئەوەشی بە مەخلوق دروست کردووە بەڵکو خوا ئەم چاکەیەم لێ وەرگرێ کەس ئاگای لێ نەبوو مەبەستی سوپاسی کەس نەبوو سەگێکیش سوپاسی ناکا پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دەفەرمێ خوا لەسەر ئەو کردەوە لەو ئافرەتە زیناکارە خۆش بوو چونکە پەلاماری ئەم چاکەی دا وتی با لە دەستم نەچێ خوا ئەزانە جارەشە خێری وام دەست دەکەوێتەوە یان نا چونکە من خۆ هیچ خێرێکم نییە پەنای بۆ بەرم با ئەمەم هەبێ لای خوا دەفەرمێ خوای گەورە لەو ئافرەتە زیناکارە خۆش بوو گوناهەکانی بەخشی لە سەردەمێکی وەکو ئەمڕۆی ئێمەدا لە وڵاتێک و سنوورێکی وەکو ئێمەدا خەڵک بە بێئاوی دەناڵێنێ ئەگەر کەسێک لەسەر تێراوکردنی سەگێک خوا لێ خۆش بێ هیوایە بیرێکی ئاوی هەیە و ڕەحمەتی خوای لەگەڵە بەکار هاتووە و فەزڵی خوایە وشکی نەکردووە بەخیلی پێ مەکە خۆت ملی دراوسێکەت بگرە بڵێ وەرە با چەند تەنەکەیەک ئاوی سارد و پاک و خاوێن لە بیرەکەی منا بێتە ماڵی تۆشەوە دوور نییە خوا بەمە لێت خۆش بێ چونکە بەیانی لەوانەیە ئاوێک بێ و ڕەحمەتێکی خوا فراوانە بەسەر هەموو خەڵکایان بیرەکەی ئەویش بژێتەوە تۆ ئەم فرسەتە لە دەست دەردەچێ ئێستا بە فرسەتی بزانە کە خەڵکی محتاجی بیرەکەی تۆیە و ئاوەکەی تۆیە دووەمیان هەر کەسێک چاکە بقۆزێتەوە دەبێتە نزیکانی بارەگای خوا خوای گەورە دەفەرمێ ومنهم سابق بالخیرات هیوا هەیە زۆر پەلاماری چاکە دەدا چۆن تەماحکارەکە حەزی لە پارەیە ئەویش ئەوەندەی حەز لە خێر و خێرات و ئیشی چاکە ئەو کەسانە لە نزیکانی بارەگای خوا دەبن جا ئێمە وەمەن وا نەزانین هەر چاکەکردن بە پارە و پوڵ دەبێ برای بەڕێزم خوشکی ئیمانداران کە گوێتان لێمانە وامەزانە تەنها دەوڵەمەندان کە باسی چاکە دەکەین پارە و دۆلار بەخشینە نەخێر بەڵکو چاکەکردن کۆمەڵێک کاری هەیە یەکێ لەوانە ئەوەیە خەڵکی چاک بکەی بە هاوڵی خۆت لە پێناوی خوادا پەلاماری ئەوە بدەی دۆستانێکی باشت هەبێ و خواناز بن بەڵام لە خەڵکی خراپەکار و خوانەناز دوورکەویەوە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم کە خاتوو خەدیجەی خێزانی خواست سەردەمی مەکی بوو پێش پێغەمبەرایەتی بوو کۆیلایەتی باوی بوو مرۆڤ لە شەڕا دەگیرا و بە پارە وەکو ئاژەڵ دول لە ئینسانیەت دەفرۆشرا خاتوو خەدیجە کۆیلەیەکی کڕی ناوی زەیدی کوڕی حاریثە بوو لە جەنگێکا بەدیل گیرا بوو لە جەنگی جاهیلی پێش ئیسلامدا پێشکەش بە پێغەمبەری خوای کرد صلی اللە علیه وسلم وتی ئەمە خزمەتکارێکە بۆ تۆ ئەم کۆیلەیە کاتێک کە باوکی ئەم زەیدی کوڕی حاریسە پیاوێکی دەسەڵاتدار و دەوڵەمەند بوو لەشکرەکەی شکابوو کوڕەکەی بەدیل گیرابوو شعری هەیە لە دیوانەک شعرەکاندا چەند بەسەریا و تۆ خۆزگە ڕۆژێ لە ڕۆژان ئەی زەید چاوم بە چاوی تۆ بکەوتایە هەموو سەروەت و سامانەکەم بە قوربانی ئەوە دەکرد شەوێک لە ماڵەکەمدا تۆ لەبەر چاوم بوویتایە ئەم شعرانە دەڵێ خەڵکی ئەو سنوورەی ئەوان دێن بۆ حەج بۆ مەکە حەجی پێش ئیسلامیش هەبووە ئەبینن وڵا زەیدی کوڕی حاریسە لە ماڵی محەممەدی کوڕی عەبدوڵڵادایە پێ سەم هێستا نەوەتە پێ سەلم خەبەر دەدەنەوە دڵەن کوڕەکە لە مەکەیە بە چەند پارە و پوڵ و ئاڵتونی زۆرەوە دێ ماڵی خۆشەویستی خوا دەدۆزێتەوە و سەلام دەکاو دادەنیشێ ئەڵێ زەید دەمانناسی باوەش بە باوک و مامیشی لەگەڵا دەبێ باوەشیان پێ دەکەڵێ باوکە گیان ئەوە چۆنت من دۆزیەوە ئەڵێ وەڵا لە ڕێی خەبەری حاجەکانەوە ئەڵێ هاتوین بە شوێنتا پێغەمبەری خوا صلی الله دەفەرمێ لێی گەڕێن با دوو ئیختیاری بخەینە بەردەم ئەفەرمێ زەید ئەوە باوکتە و ئەوە مامتە هاتون بە شوێنی تۆدا ئەمە ماڵی منی هەژارە ئەوەش ماڵی باوکتە ئەو هەموو ئاڵتونەی پێیە کە دەوڵەمەند و سەرمایەدارە ئەمە وڵاتی غەریبیە و شوێنی تۆ نییە دەتبەنەوە بۆ وڵاتێک کە تیا لەدایک بووی شوێنی باوک و باپیرانتە ئەوە لای منم کە کابرایەکی غەریبم بە تۆ ئەوەش باوکێکە کە جگەرگۆشەی ئەوی و لەو لەدایک بووی کاممان هەڵدەبژێری ئەفەرمێت زەید فەرمووی ئەی پێغم ئەی محەممەد تۆ باشترین و بەسۆزترین کەسی وەڵڵاهی تۆ هەڵدەبژێرم و لای تۆ دەمێنمەوە غەریبایەتی بەسەر وڵاتی خۆما هەڵدەبژێرم هەژاری و برسێتی بەسەر تێریدا هەڵدەبژێرم بەس ڕەفاقەتی تۆم لەدەست نەچێ باوکی وتی چۆن وا دەڵێ وتی ئەوەی لەم محەممەدە بینیومە لە هیچ بەشەرێکی ترا نەمبینیوە ئەفەرمێ، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم باوەشی بۆ کردەوە فەرمووی لەمەو دوا تۆ کوڕی منی بۆیە پێی دەوترا زەیدی کوڕی محەممەد هەتا ئایەتەکانی تەبەنی هاتن و هەڵی وەشاندەوە بۆ بە زەیدی کوڕی حاریثە فەرمووی تۆ میراتم لێ دەگری ئەم زەیدە چونکە لە پێناوی خوادا ئەمەی بەدەست هێنا فرسەتێک بوو ئەگە بڕۆیشتایە بۆ وڵاتی خۆی دوور نێکا بە کافری بژیایە بەرەکەتی ئیمانی بە نسیب نەبوویایە خوای گەورە لەناو هەموو سەحابەکاندا ناوی ئەو زەیدەی لە قورئانا تۆمار کردووە قورئان بخوێننەوە ناوی یەک سەحابەی بە ناوی خۆی تێدا نیە بەڵام ناوی زەیدی تێدایە لە لەفزی قورئانی پیرۆزە هاتووە خوای گەورە ئاوا پاداشتی دایەوە بوو بە نزیکانی خوا ئێمە لە ناو خێزانی خۆماندا ژن و پیاوێک برای بەڕێزم جاری وایە خێزانەکەت ڕەنبێ جوان نەبێ ڕەنبێ زۆر خانم و دەستڕنگین نەبێ بەڵام سەی دەکەی دیندارە نوێش پاکە زمان پاکە خواناسە لە پێناوی ئەوەدا بڵێ خێزانە بەڕێزەکەم هەر سیفەتێکت خەبێ مادام دیندار و خواناسی من تۆ بە هەموو دنیا ناگۆڕمەوە و پیاوی و ژنی خواناسیش چەند جوانە بە مێردەکەی بڵێ ئەگەر هەژاری ئەگەر خانووی خۆمان نییە ئەگەر دەستکورتین داوات لێ ناکەم پەنا بۆ حەرام بەری داوات لێ ناکەم کەوا حەرام بخۆی ڕازیم بەم هەژاریەی تۆ مادام خواناسی و بە ئەخلاق و بە ڕەوشتی تۆ بە هەموو پیاوی دنیا ناگۆڕمەوە هەر ژن و پیاوێک ئاوا لە پێناوی خوادا حرمەت لە یەک بگرێ ئەوە پاداشتی خوای چاولێ بۆ لە نزیکانی بارەگای ڕەب العالمین دەبێ ان شاء الله سێیەم ئەجر خوا دوعات گیرا دەکا هەر وەختێ زۆر بە تەماح بووی بۆ چاکە چاوت تیژ بۆ ئەوەی چاکەیەک ببینی و خێرا هەڵیگریتەوە هەر دوعایەک بکەی خوا لێت وەردەگرێ خوا باسی حەزەتی زەکەریا پێغەمبەر دەکا زەکەریا پێغەمبەر عمری لە شەستەکان تێپەڕی کردبوو چوو بۆ هەشتاکانەوە هەموو ڕیشی تەواو سپی بوو بوو مووی ڕەش لە ووهبنا له یحیی مناڵەکە لە دایک نەبووە خوا فەرمووی ناوی یحیی دەبێ کوڕ دەبێ ناوی بنێ یحیی مناڵێکی کوڕت دەدەینێ وئەسلحنا له زەوجە خوا دەفەرمێ ژنە نەزۆکەکەیمان بۆ چاک کرد ئەمە لەم ئاەتەوە ئیعجازی علمی هەیە جاری وایە بۆڕیەکی ڕەحەمی ئافرەت دەگیرێ خوای پەروەردگار دکتۆرێکی بۆ دەکا بە سەبەب هەر لەوێدا بە دوعاکە ئەم ئافرەتە لە نەزۆکی ڕزگاری بوو ئەو بۆری ڕەحمی کرایەوە بۆچی خوا دەفەرمێ سێ شت هەبوو بە سێ شت دوعای زەکەریامان ژیرا کرد إنهم كانوا يسارعون في الخيرات أم جنو پیاوە زۆر بە تەماح بوون بۆ چاکە بیان زانیایە خێرێک لە هەر شوێنێ هەیە خۆیان دەگەیاندێ دووەم، ویدعوننا رغبا ورهبا، زۆر بە کوڵ و دڵ لە خوا دەپاڕانەوە، دوعاکانیان زۆر بە دڵ دەکرد. سێیەم، وکانوا لنا خاشعین، بەردەوام دەیانگوت خوایە بەس تۆمان لێ نەڕەنجێی بەسە. خوایە تۆمان لێ نەڕەنجێی. ئەم وشەیە زۆر جوانە. ئایا تۆی بەڕێز وای؟ چاوت تیژە بۆ ئەوەی پەلاماری چاکە بدەی و بەدەستی بێنی؟ بە دڵ لە خوا دەپاڕێیەوە. مەبەستە خوا لێت نەڕەنجێ هەر کەسێ ئاوا بوو خوا بە جوابیەوە دێ دڵنیابە خوا وڵامی دوعاکانت دەداتەوە لە نمونەیەکی سەردەم بۆ جەنابتان باسکەم لە وڵاتی شام لە سووریا ڕوویداوە دکتۆر محمد راتب نابلوسی لە کتێبەکەی مەوسوعی ئەسما الله الحسنادا دەفەرمێ کابرایەکی قازی بۆی گێڕامەوە کابرا قازی مەحکەمەی شەرعی بوو ئەفەمێ تووشی نەخۆشیەک ببوو سبحان اللە جا ئەم شتانە ئەم ئەندامانەی لاشەی ئێمە زەڕەیەک زیاد و کەم کە تۆ ئیسفادەی لێ ناکەی هەیە گوێی گرانە قسە باش ناویستێ بە گوێگرانی خی گەورە بەسەری دەکاتەوە ناڕەحەتی بۆ پێش دێ هەشە ئەم پیاوە قازیە سبحان الله دەردەکەی پێچوانەی خەڵک بوو گوێی ئەوەندە سوک بوو دەیگوت دکتۆر مامۆستا بەڕاستی ژیانم لێ هەراسان بووە واللهی مێرولە بەسەر چی من تۆ ئابڕوا من خشپەکەی دەبیستم ژیانم هەراسانە لە ژوورێکا سەعاتێک چرکەی بێ وەیە زام دەبابەیەک دەڕوا خەوم نایە ئەو گەورەترین بەڵایە چەند دکتۆر دەکا ئەم قازیە سبحان الله شیفای بۆ نایە ناتوانن دەستکاری پردەکانی گوێی ناوەی بکەن چونکە وڵات ئێستا ئەوەندە هەستیارە کەمی بکەینەوە پردەکە کونێکی تێکەین یەکجاری کەڕ دەبی وتی وڵا هەر گوێم لەشت بێ باشتر لە جاتیەوەی کە کەڕم و هیچ نەبیستم چونکە ئەو کاتە پۆستەکەشم لەدەست دەدەم قازی نابێ کەڕ بێ ئەفەرمێ ڕۆژێکیان ژنێک کە دەعوای هەبوو لەسەر کەس و کاری و لەسەر مێردەکەی هات بۆ مەحکەمە قەدەری ئیلاهی ئەمە بەشەرە و شتی زۆر لێ بەسەر لێ لە ژیانە ئەفەمە گەیشتە بەر دەمی مێزەکەم و دوور لە ڕووی جەنابتان بایەکی بە قووەتی لێ بۆوە هەموو خەجاڵەتی دایگرت و هەموو لەشی ئاوی پێ هاتە خوارەوە منیش بەسەر خۆم نەهێنا من گوێم لە دەرەوە لەشتە نەک لە بەردممە بەسەر خۆم نەهێنا وام حا خۆم لێکرد کە بەر خەریکی نووسین و گوێم لە هیچ شتێک نەبووە ئەڵە وەڵی سەیرم کرد ئەو ئافرەتە عرەقەی شەرمەزاری بەست بە ڕوویا هاتە خوارەوە لەوە دەچوو نەیزانی بێ بۆچی هاتووە سەری داخست و لێم پرسی کچم ناوت چییە خوشکم ناوت چییە وتی ناوم فڵان کەسە وتم گوێم لێ نییە بیڵێوە سێ جار پێم دووبارە کردەوە وتم من گوێم گرانە وەرە نزیکەوە هاوار کە چونکە من شت نابیستم باش وام لێ کرد دەفەمێ پێکەنی لەبەر خۆی وتی لە خوا بەزای بەخۆ قازی گوێی گرانە دیارە گوێی لە هیچ نەبووە ئەڵێ واللهی سبحان الله ئەو شەوە ڕۆیشتمەوە خەوتم بەیانی کە هەڵدەستم گوێم بۆتەوە گوێیەکی ئەتیاری و چاک بوومەتەوە ئەمە چاکەیەکە لە پێناوی خوادا نەویست ئەم ژنە خەجاڵەت ببێ خۆ دەیتوانی زەردەخەنەیەک بکە ئافرەتەکە بڕواتە دەرەوە و هەر سەری خۆی هەڵگرێ لەوانەیە خۆی بکوژێ وتی خوتم کەڕم گوێم گرانە سێ جار ناوەکەی دووبارە کردەوە ئافرەتەکە وتی لە خوا بەزیا بێ قازی گوێی گرانە و شکر بە من بە حاڵی منی نەزانی و گوێم لێ نەبووە بۆ ئەو شەوە بۆ بەیانەکەی بەبێ عەمەلیات بەبێ دکتۆر و پارە خوا گوێیەکەی بۆ ساخ کردمەوە چاک بوومەوە هەر کەسێک کە بۆ خوا کار بکات چاوت تیژ بێ بۆ چاکە قسەیەکی خراپت بیستوە نایژێرمەوە نایژێرمەوە ئەو قسە نهێنیە کە لای تۆ لە پێناوی خوادا دفنی کە با کابرا شەرمەزار نەبێ با فیتنەیەکی لە پەیدا نەبێ دوور نیە خوا لە دەیان بەڵا بتپارێزێ ئەمە هەر چاکەکردنە چوارەم بە چاکەکردن و منافەسەی خێر ئینسان کۆمەڵگا پێش دەکەوێ دایمە ئەگەر خەڵک چاوی لە خێری بوو چاوی لە قیامەت بوو وەڵڵاهی کۆمەڵگا و مجتەمەع بەس بەوە ئیسڵاح دەبێ بەس بەوە پێش دەکەوێ لە غەزای بەدردا پێغەمبەری خوا صلی الله وسلم تەمەنی پەنجا و پێنج ساڵ بوو تەمەنێکە ئینسان بەرەو بێتاقەتی دەڕوا کە ڕۆیشتن بۆ غەزاکە هەر سێ کەس حشترێکیان بەرکەوت بووەوەی لە ڕێگا سواری بن پێغەمبەری خوا صلی الله وسلم ئیمامی عەلی لەگەڵ میرسەدی کوڕی ئەبی میرسەدا بوو بە ڕەفیقی بە پێغەمبەری خوایان گوت پێغەمبەر سەڵسەڵام فەرمووی دڵنیابن شتی وا نابێ ما ئەنا بئەغنا عن الثواب منکما بەخوا من بێیحتاجتر نیم لە سەواب و پاداشتی خوا لە ئێوە چەند ئێوە محتاجن بە پاداشتی خوا منیش کە پێغەمبەری خوام ئاوا محتاجم بە پاداشتی خوا چۆن دێڵم ئەو ڕۆیشتنی پێیە کە ئەجری قیامەتمە لە دەستم بچێ و بە پێیان نەڕۆم و سواری پشتی وڵاخەکە بم چاولێ سەرکردە وەکو سەرباز خۆی حساب دەکا چونکە ئەجری قیامەت لەم کارەدا هەیە کە ئەوە لە ئیسلامدا نەبێ شتی وا نییە یان کاتێک کە لە سەفەری هیجرەتە کە خۆیان ئامادە کردبوو بۆ کۆچکردن و مەککە بەجێهێشتن و بەرەو مەدینە ڕۆیشتن ئیمامی ئەبوبەکر فەرمووی دوو حشترم دەمێکە دابەستەوە بۆ ئەم سەفەرە پیرۆزە دەمزانی خوای گەورە ڕەفاقەتی تۆم بە نسیب دەکا ئەی پێغەمبەری خوا صلی وسلم پێغەمبەر فەرمووی بالثمن یا ئەبا بەکر بەخوا پارەکەم لێ وەرنەگریەوە حشترەکەم نایەوە سواری نابم لە کاتێکا پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم هەدیەی کافر و بێدینان و گاورەکان هەدیەی مەقۆقسی گاوری قبوڵ کردبوو ئەی چۆن هەدیەی ئەبوبەکری هاوڕێ قبوڵ ناکا فەرمووی لەبەر پاداشتەکە ئەزانم پاداشتی ئەم هیجرەتە چەند گەورەیە با بەوەی کە سواری حشتری پشتی حشتری خەڵک بووم لە ئەجری قیامەتم کەم نەبێتەوە ها زۆر جار هەیە پارە ئەڵێ فڵان کەس با من پارەکە بۆ تۆ بدەم قبوڵی مەکە منیش لە تۆ بێ احتاجتر نیم بەو خێرە با ئەجرەکە بۆ خۆم بێ و بە پارەی خۆم بەشداری ئەو خێرە بکەم طفیلی کوڕی کەعب دەفەرمێ عەبدوڵڵای کوڕی ئیمامی عومەر هەموو جارە دەستی دەگرتم و دەیفەرموو وەرە با بڕۆین بۆ بازاڕ ئەفەمێ دەڕۆیشتین ئەم سەراوسەری ئەو بازاڕە ئەو پیاوە سەلامی لە خەڵک دەکرد تەوقەی لەگەڵ خەڵک دەکرد بەڵام نە هیچی سەودا دەکرد نە هیچی دەکڕی ڕۆژی عەرزم کە قوربان تۆ من دەبەی بۆ ئەم بازاڕە باشە نە ئیشێکت هەیە نە شتێک دەکڕی باشە ئیشت چییە فەرمووی وەڵڵاهی دەمەوێ بەر ئەو حەدیسەی پێغەمبەر کەم سەڵ سەلەم ئەها خەڵک بە دووی چاکەدا گەڕاوە ئەولە الناس بالله من بدأهم بالسلام نزیکترین کەس لە خوا ئەو کەسەیە زۆر سەلام دەکا لە خەڵکی و یەکەم کەسە دەست پێشکەری سەلام دەکا فەمووی دەڕۆم بۆ ئەو بازاڕە چونکە شوێنەکەم چۆڵەوانێ خەڵک کەم دێ بۆلام ئەمەوێت سەلام لە خەڵک بکەم چونکە بە هەموو سەلام کردنێک ئەگەر لە ناخی دڵتەوە سەلام لە خەڵک بکەی مەبەستە تەنها ڕەزامەندی خوا بێ هیچ مارامێشکەن نەبێ بە کولی سەلام کردنێک هەڵی سەلام و عەلەیکم لە خەڵکێک لە زەلامێک خوای گەورە سی چاکە لە دەفتەری ئەعمالە تۆمار دەکا فەرمووی دەمەوێت ئێوارێ یەک کۆڵ چاکە بێنمەوە بەس بۆ ئەوە دەڕۆم سەلام لە خەڵک بکەم ئێمە چاولێ لە کۆمەڵگای ئەمڕۆماندا چونکە پاداشتی خوا زۆر شتێکی عادیە لە لامان بۆی ناگەڕین وڵا زەلامەکە دەشی ناسێ جاری واکارەوە کوڕ خۆیشم پێی نییە سەلامی لێ ناکە خلوتی لێ دەکا ئیشەکان سەلامکردنەکان تەنها بۆتە مەسلحەتێکی دنیایی ئیشی پێی بوو سەلامی لێ دەکا ئیشی پێی نەبوو بەداخەوە پشتی تێ دەکا پێنجەم خاڵ هەر کەسێ زۆر حەزی لە چاکە بێ خەڵک خۆشیان دەوێ پیاو باشێک دەفەرمێ سارێکی زۆر باشم پێ بوو پیاوەکە وەچێکی کۆمەڵایەتی ناو خەڵکیش بووە ئەفە من بە ڕێگایەکە دەڕۆیشتم گەرمایەکی وەکو ئەم کاتانە بوو بینیم کوڕێکی گەنج بەبێ ئەوەی بیناسم بە پاسکیل دەڕوا پاسکیلەکەی تایەکی تەقیوە و لە ڕێگادا عاتڵ بووە بەدوای پاسکیلەکەیەوە دۆش داماوە چاوەڕێی عەرەبانەیەک ماتۆڕێک شتێکە بەڵکو بیگوازێتەوە چاوەڕێی ئەوە ناکا سارێکی ئاخیر مۆدیلی بەرز بۆ پاسکیل سوارێک بۆستێ و یارمەتی بدا ئەفەرمێک کە بینیم وتم ئەمە فرسەتێکە بۆ چاکە دا بەزیم و مەرحەبایی کوڕە گەنجەکەم کرد و وتم چییە وتی وەڵڵایی کاکە گیان پاسکیلەکەم تەقیوە و ئیتر چاوەڕێی توێتایەک ماتۆڕێک شتێکم بەڵکو یارمەتیم بدا بۆم بگوازێتەوە وتم وەرە بیخە ناو سارەکەی منە وتی ئاخر ئەو کوشنە چاکانە چۆن ئەم پاسکیلە تۆزایە بخەمە ناوەوە وتم ئەمەش بەشی خوایە کاکە گیان ئەمەش ئەم چاکەیە من مەمنونی تۆم کە بەهۆی تۆوە چاکەیەکم دەستکەوێ ها خەڵکی چاک بەدوی چاکەدا دەگەڕێ من مەمنونی تۆم کە چاکەیەکم دەستکەوێ ئەفەمێ پاسکیلەکەم خستە سەر کوشنەکان و خۆیم سوا کرد و بردم بۆ لای پاسکیل خانەیەک و کابرا عینوانی وەرگرتم دەفەرمێ هات بۆلام وتم واللهی ئەڕۆم بۆ نوێژی جەماعەت وتی نوێژیش دەکەی وتم الحمدللە ئەم ماڵە هەموو فەزلی خوایە کە تۆ دەیبینی ئەم دەوڵەمەندیە ئەم ڕێز و حورمەتە وتی دەی واللهی من تا ئێستا نوێژم نەکردووە بۆ خوا تا ئێستا ڕووم لە خوا نەکردووە پێم سەیرە تۆ پیاوێکی ئاوا دەوڵەمەند ئەم چاکەکارە و نوێژ خوێنیشی وتم ئەرە والله الحمدلله من قورئان خوێنیشم ئەفەرمووی بەجێم مەهێڵە شوێنێکم نیشان دە ئاوێک بە خۆم داکەم با منیش لەم سەعاتەوە ڕوو بکەمە خوا ئەفەرمێ بوو بە یەکێ لە نزیکانی بارەگای خوا ئەو گەنجە بە سەبەبی ئەم چاکەیەوە خوای گەورە هیدایەتی ئەو گەنجەی دا کە هەتا قیامەت ئەجری ئەو پیاوە ئەم کوڕە گەنجە هەر نوێژێ بکە ئەم سایەقە لەگەڵ یا بەشدارە چونکە بوو بە سەبەبی هیدایەتەکەی جاکەواتە هەر کەسێک دەیەوێ خۆی بخاتە ناو دڵی خەڵکەوە جا کاربەدەستێکە حیزبێکە مەسئولێکە لایەنێکە بە چاکەکردن براکەم هەوڵ بدە بە چاکەکردنێک بەڵام لەبەر خوا مەبەستە لەوە نەبێ ئیشێکم لەم سفەترایە پێیەتی لەبەر خوا چاکەی لەگەڵا دەکەم چونکە خوا ئاگای لێیەتی دڵنیا بە هەر لە خۆیەوە خەڵک خۆشی دەوی بەبێ ئەوەی بۆ خۆت داوای بکەی شەشەم کۆتایی وتارەکەم بەم خاڵە دێنم هەر چاکەیەک کە فریاد دەکەوێت لە قیامەتە بە زۆری چاکەکان نییە هیوایە چاکەی زۆر کردووە تەنها و تەنها لەبەر خاتری خوا کردبێتت ئەبو نەسری سەیاد یەکێکە لەو پیاوباشانەی کە بەسەرهاتێکی زۆر عەجیبمان بۆ دەژێڕێتەوە ئەبو نەسری سەیاد واتە ئەبو نەسری ڕاوچی ئیشی ڕاوەماسی بووە تۆڕەوان بۆ ڕاوی کردووە بە ماسیگرتن ئەفەرمێ دەستکورت و هەژار بووین خێزانێکم هەبوو ژنێکم هەبوو لەگەڵ مناڵێکە لەگەڵ کوڕێکی بچکۆلانەدا ئەفەرمێ وەڵڵاهی ژیانمان لەسەر ئەو ڕاوە ماسیە بوو کە ڕۆژانە دەمکرد بمفرۆشتا یەک دوو ماسیم بگرتایە و ئیتر نانی ئەو ڕۆژەم پێ دابین کردایە دوو ڕۆژ لەسەر یەک یەک ماسیم ڕاو نەکرد دەچوومەوە بۆ ماڵە خێزانم لەگەڵ کوڕەکەمان هاواری دەکرد لە برسانە ئەچوومەوە بۆ دەم ئەو ئاوە سبحان الله ئەو تۆڕە خەڵک لەوێ ماسی دەگەم دەم خستەوە شوێنە ماسیم بۆ نەدەگیرا هاتم لە مزگەوتە دەست لەسەر ئەژنۆ چاو بە فرمێسک دانیشتبووم ئیمامی مزگەوتەکە فەرمووی فڵان کەس بۆ وا مەحزوونی وتم هوموم و دیون وەڵڵاهی خەم و خەفەت و نەبوونی و قەرزاری ئەی ئیمامی مزگەوت مامۆستا وەڵڵاهی ئاوای لێ کردووم پشتی چەماندوومەتەوە فەمووی بۆچی وتم حاڵەکەم ئاوایە ڕاوەماسی دەکەم و هیچم بە نسیب نابێ وەڵڵاهی دوو ڕۆژە هیچم ڕاو نەکردووە فەمووی وەرە دەستنوێژ بگرە و دوڕکە نوێژی خالیسەن موخلیسەن بۆ خوا بکە بڵێ خوایە تۆ ئەڕەزاقی خوایە بۆ خۆت ڕزقم بدەی خوایە تۆ خالقی محتاجی مەخلوقم نەکەی ئیتر بڕەوە سەر بەحرەکە و خوا کەریمە ئەفەمە بە قسەم کرد و چوم تۆڕم تێ هاویش ماسیەکی گەورە هاتە دەرەوە ئەفەمە زۆر دڵخۆش بووم ڕۆیشتم فرۆشتم دام بە دوو نانی گەورە دوو کولێرە بەڕۆنی گەورە کە زۆر دڵم پێی خۆش بوو بە باوەشمەوە بوون و بە پەلە بەرەو ماڵ دەڕۆیشتم خێرا دڵی ژن و مناڵەکەم خۆشکەم ئەفەرمێ تووشی ئافرەتێک بووم لەگەڵ مناڵێکە هاوتەمەنی کوڕەکەی خۆم دیار بوو زۆریان برسیە بۆنی کولێرەکەیان هەڵمژی کە بەلایاندا ڕۆیشتم مناڵەکە داوای لە دایکی کرد وتی دایان توخوا لەو کولێرە بۆم نیش پیاکە وتی ئاخر ڕۆڵێکیان پارەم پێ نییە وتی دایان توخوا پێی بڵێ بەشێکمان بەش بدە ئەفەرمێ ئاوڕێکم بۆ دانەوە، کەوتمە دوو واقیعەوە، ژن و منداڵەکەی خۆم وەکو ئەمان موحتاجن، ئەمانەش لەو حاڵەتەیان کە من پێی موحتاجم. وتم خوایە ئەم چاکەیە هەموو ڕۆژێ دەست ناکەوێ، لە پێناوی ڕەزامەندی تۆدا ئەم دوو کولێرەیە دەم بەمانە. خوایە تۆش جارێشکە ڕزقێک بۆ من بنێری. ئەفەرمێ کە دامنێ خوڕ خوڕ ئافرەتەکە فرمێسک بە چاویا هاتە خوارەوە، مناڵەکەش دەستی کرد بە زەردەخەنە و پێکەنین، چونکە خۆشی دوو حاڵەتی هەیە، هیوا هەیە لە خۆشیانا دەگریا، هیوا هەیە لە خۆشیانا پێدەکەنێ ئەفە من هەردووکیانم لەو دایک و مناڵە بینی گەڕامەوە بۆ ماڵەوە خێزانەکەم وتی هیچ دەست نەکەوت دەمڕۆ وتم ناوەڵڵا ڕوو لە خوا بکەن وتر چارێک نییە ئەفەمە لە دەرگا دراوتیان ماڵی ئەبوو نەسری سەیادە وتم بەڵێ کابرا وتی گردنم ئازاکە باوکت چەند ساڵێکە پارەیەکی لای من بووە بە قەرز وەفاتی کردووە و باوەڕکە تا ئێستا نەمبووە ئەمڕۆ ئەم پارەیەم دەستکەوتووە ئەم بڕە پارە گەردنم ئازاکە و باوکت کەسی تری نیە تۆ نەبێ ئەمە پارەی باوکتە و گەردنم ئازاکە وەری گرەوە ئەفەمێ یەک مس پارەی ئاڵتون بوو سبحان الله بەخوا نەمزانی و باوکم پارەی لای خەڵک بێ خوای گەورە دڵی ئەو پیاوەی لەوێ نەرم کردەوە پارەی بۆ هێنام نانێکی تێر و تەسەلمان لێ خوارد و بوژاینەوە دەستم کرد بە کاسبی و معاملە فەمووی یەک درهەمم شت بکڕیا دە درهەم قازانجی دەکرد بووم بە یەکێک لە دەوڵەمەندترین خەڵکەکانی شار دنیا وایە تا سەر لەسەر بارێک بۆ کەس نامێنێتەوە فەمووی وا دەوڵەمەند بووم و دەستم کرد بە خێر بەڵام سبحان الله خێرەکانم وا دەکرد حەزم لێ بوو خەڵک پێی بزانێ دەیانگو فڵان مزگەوتە تەعمیراتێکی دەوێ لەبەر چاوی خەڵکا دەمگو من دەیکەم خەڵکیش دەیانگو حەی ڕەحمەت لە دایک و باوکت بێ فڵان کەس هەژار بوو ئێستا دەوڵەمەند بووە دەست بە ڕووی هیچ کەسێک و خێرێکەوە نانێ ئەفەمێ حەزم دەکرد خەڵک پێی بزانێ وتیان چاکەکانیشی بێنن فریشتەیەک داوای کرد چاکەکانیشی بێنن فەمووی چاکەکانیان هێنام وەکو کەڵەفە دەزوێک لە بەسەراتەکە ئاوا لە عەرەبێکا دەفەمێ کەڵەفە دەزوێک چەند سووکە لە چاو شاخێکی قورسا چاکەکانم ئەوەندە بێ نرخ بووم بەرامبەر خراپەکانم هیچ قورسایەکی چاکەکانم زیان نەبوو وتم باشە ئەو هەموو خێر و خێراتەی کە کردوومە ئەو هەموو پارەی بەخشیومە لە پێناوی خوادا وتیان دەفتەرەکە سفرە چونکە هەمووی بۆ ڕیا بۆ و حەزت کردووە خەڵک مەدح و سەنات بکا لە دنیاش خوا مەدحی کردووی بەشی قیامەتی تیا نەماوە سبحان الله دەفەرمێ چونکە بۆ خوام نەکرد بوو خالیسان مخلیسان خوا لێی وەرنەگرت بووم بۆ ڕیام بۆ خەڵک مەدحەکەی کرد بووم و لە دنیادا بە پاداشتەکەم وەرگرت بووەوە فەمووی وتیان هیچی نەماوە فریشتەیەک وتی دوو کولێرەی لە پێناوی خوادا زۆر بە دڵ و کوڵ لە کاتی محتازی خۆیان بەخشیوە لە پێناوی خوادا فەمووی کولێرەکانیان هێنا خستیانە سەر تای تەرازووەکە وەڵاهی وەکو کێوێکی قورس بچێتە سەری ئاوا تای تەرازووەکە قورس بوو بەڵام هێشتا خراپەکانم قورستر بوون هێشتا لاسەنگ بوو تەرازووەکەم ئەفەرمێ وتیان زەردەخەنەی مناڵەکە بێنن سبحان الله ئەو پێکەنینە زۆر جار خێرت کردووە تۆی بەڕێز خێرەکە هەر پارە بەخشینەکە شەر نییە کە دەستی فەقیرەکە دەگری دوعای خێری بۆ دەکەی ئەڵێ من مەمنونی تۆم خەم مەخۆ بە دایکی مناڵە هەتیوەکە دەڵێ خەم مەخۆ خوا ڕۆژێ ئەم مناڵانە ئیشەڵا زۆر دەوڵەمەند دەکا من مەمنونی تۆک بە چاکەم لەگەڵ کردووی کە دەستێکی بە سۆزت هێنا بە سەری مناڵە هەتیوەکەیا و کەوتە پێکەنین ئەو زەردەخەنەی ئەو مناڵەش خوا وەری دەگرێ سبحان الله لە پارەکە بە نرخترە فەمووی و زەردەخەنەی مناڵەکە وەکو شتێک کە وەزنی هەبێ چەند کیلۆیەکی گەورە بێ هێنان دانا چاکە و خراپەم وەکو یەکی لێ هات مەلایکەتەکە وتی هیچ چاکەی ماوە ئەم پیاوە وتیان چەند فرمێسکی خۆشی ئەو ژنەی دایکی مناڵەکەش ماوە خوا ئەویشی بە چاکە بۆ نووسیوە کە لە خۆشیانە فرمێسکی هەڵوەراندووە فەمووی ئەو چەند فرمێسکەی بە ڕوومەتیا هاتەوە بەر چاوم هاتە خوارەوە وەکو بەحرێکی فرمێسکی لێ هات فەمووی کە خستیانە سەر تای تەرازۆکە لایەنی خراپەکانم بەرز بۆ چاکەکانم قورس بوون فریشتەکە هاواری کرد لەقەد نەجا لەقەد نەجا ڕزگارت بوو ڕزگارت بوو فەرمووی لە خۆشیانا خەبەرم بۆوە بۆم دەرکەوت تەنها ئەو چاکەیە فریام کەوتووە کە زۆر بە شوێنیا وێڵ بووم جا بەڕاستی بسڵمانانی بەڕێز ئێمە ئەمڕۆ لە دنیایەکەین زۆر جا ڕەنجەکە دەدەین بۆ دنیا کەچی قیامەتەکەمان بەداخەوە لە بیر نییە هەر بۆ نمونەیەکی واقعی بە چاوی خۆمان ڕۆژانە من ئەمە دەبینم لەم مزگەوتە جارەوە جەنازەیەکی لێ بووە کە پێغەمبەری خوا صلی الله فەرمووی کە نوێژن لەسەر مردووکن لەبەر خاتری خوا بەقەدەر ئەو شاخی پیرەمەگرونە خوا ئەجر دەخاتە تای تەرازووتەوە کە لەگەبەر خاتری خوا لەگەڵی چووی بۆ سەقەبران خوا بەقەدەر دوو شاخ ئەجر پاداشت دەداتێ ئەگەر نیەتەکەت بۆ خوا بێ مەبەستە ڕەزامەندی خوا بێ کەچی خەڵکەکە بۆ ئەم تەعزیە جاری وایە کابرا حەفتا و پێنج هەزاری لەوانەیە سەرف کردێت تا خۆی گەیاندۆتە تەعزیەیەک کەچی بە سێ چوار هەنگاو بەشداری ئەم خێرە ناکا لە کاتێکا لە ناو مزگەوتەکەشدایە ئەمە دەلیلی ئەوەی کە ئێمە قیامەتمان بەداخەوە زۆر لە بچووکە کە لە کاتێکا لە قیامەتە محتاجی بۆ چاکەیەک یەک چاکە بە هەموو سەروەتی ئەم دنیا بکڕی دەستن ناکەوێ دووەم زۆر جار ئێمە دعوەتێک دەکرین بۆ ماڵێک باوەڕتان بە سێ چوار گەڕەک دەڕۆین بۆ ئەوەی نانخواردنێکمان دەستکەوێ ئەمە بۆی فڵان کەس دەعوەتی کردووی پێنج فەرزە ئەم بانگی محەممەدە دەفەرمێ حەیی عەلی الصەلا خەڵکینە وەرن بۆ نوێژکردن لەو ماڵەی کە دەعوەتێکی هاکەزایی دنیایی تێدا خواردووە کە دەبێتە پاشەڕۆ و فڕێی دەدەی دەبێتە عەرەقی لاشە کە پێغەمبەری خوا صلی الله علیه و لە قیامەتەکە دەفەرمێ هەر کەسێک لە ماڵی خۆی هات بەرەو مزگەوت هەر وەختێک بێ بەیانی بێیان ئێوارە خوا لە بەهەشتا دەعوەتێکی بۆ ئامادە دەکا بە کولی هاتنێکت بۆ مزگەوت بۆ نوێژی جەماعەت دەعوەتێکی لای خوات مسۆگەرە کە خوا لێت قبوڵ کا بۆ دعوتێکی یاکەزایی دنیای دوو گەڕک دەبڕین کەچی جای وایە لە پەنا مزگەوتین لە پەنا ئەو ماڵی دعوەتی تیاکراوە ئامادەنی بێ نوێژی جەماعەت بکەی ها قیامەتمان چۆن فەرامۆش کردووە جابا بە خۆماندا بچینەوە دنیایە کە کار کۆتایی پێ هاتووە قیامەتێکی نەبراوە چاوەڕێمانە ان شاء الله ئەم باسە سودمەند بێ بۆ خۆم لە پێشەوە ئەمجا بۆ جەنابتان چاومان تیژ بێ بە تەماح بین بە تەماح بین بۆ چاکەی قیامەت لە تەماحی تەماحکاران بۆ پارە و پوڵی ئەم دنیا فانیکەوە بۆ میراتگران بەجێ دێڵین یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی خوا هیدایەتی هەموو لایەکمان بدەی خوای پەروەردگار چاومان تیژ کەی بە تەماحمان کەی بۆ چاکەکانی قیامەت خوای پەروەردگار ئەوانەی چاکن چاکتریان کەی ئەوانەی خێر نەکەرن و ئەهلی شەڕن خوا هیدایەتیان بدەی ئەوەی مناڵی نیە خوا بە گەورەی خۆت وەکو زەکەریا پێغەمبەر پێی بەخشی خوای پەروەردگار ئەوەی مناڵی هەیە بۆی ساڵح کێویلەی نەسێنی ئەوانەی کەوا خێزانی بەختەوەرن خوا لێیان تێک نەدەی ئەوانەی نەخۆشی دەرونیان هەیە خوا شیفایان بۆ بنێری خوا نەخۆشی مسلمانان لە هەر شوێنێکن لە هەر مەکانێکن لە هەر تەمەنێکان تۆش شافی بە شیفای خۆت خوایە شیفایان بۆ بنێری ئەوانەی قەرزارن خوایە وەکو ئەو ئەبوو نەسری سەیادە دەرگای ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە خوایە ئەوانەی بەخشندەن زیاتریان پێ ببەخشی خوایە عاقبەتی هەموو لایەکمان خێرکەی ئامین والحمد لله رب العالمین الحمد لله رب العالمين